بۆ ڕاوە کێوی بە تاژی بەرەگە دەنێنەوە کێوی کە لەم شاخەوە بچێتە شاخێکی تر تیرەک بەرنادا یانی بە جێگایەکدا دەڕوا کە هەردووک دیوی کێوی لێ دیار بێ جا ڕاوکەری شارەزا تیرەگێکی ڕەچاو دەکەن و حاشارگەی لێ دروست دەکەن ئەگەر گوێنی و گیابەرزەی لێ هەبێ کۆختەیەکی دوومتری یا کەمتر ساز دەکەن و خۆیان تاژیەکانیان لەوێدا مەڵاس دەدەن ئەگەر ئەوەیان بۆ نەلوا وارسی بەرد دروست دەکەم چێوماڵ بەرێکی شاخ بە هەراوهوریا و تەق و ڕق و چەقەچەق دەتەقێنن تا حەیوان بترسێ و بە تیرەکدا بپەڕێتەوە و شاخی ئەو بەر و ئەو بەر و لە بەرەگە هەڵنگوێ ئەگەر مەودای نێوان دوو کێ و بەرین بێ لە دوو جێگاوە بەرەگەی بۆ دەگرم تا ئەگەر تاژی پێشەوە ڕاستەوەی بکەن بەسەر بەرەگەی دووەمدا بکەوێ و ڕزگاری نەیە تاژی قایم و بە هەڵم و فێڵاوی نەبێت نەدەگاتە کێوی و نەدەوێرێ خۆی لێدا بەران و نێری قەیرە دەست دەکەنەوە و بەگشت تاژیدا دێنەوە و بە شەقۆن تێی هەڵدەدەن و برینداری دەکەن وابێ دەسی تۆ پێنم بەڵام تاژی کە فێڵاوی بوو هەر لە پاشڕا لە کێوی ڕۆدێ و کە ڕێوی هەڵکەوت باتووی دەگرێ و بڕستی دەبڕێ ڕاوکەر دەڵێن هۆی ئەوەی تاژی دەگاتە کێوی ئەوەیە کێوی لە هەڵاتندا زۆر ئاوڕان دەداتەوە و مەحتەل دەبێت دەنا زۆر بە بازوو برترە کێوی بەتەڵە و شتی دیکەش دەگرن کە لێرەدا جێی باس نییە نەخۆشیەکانی تاژی سەگبایی شانەڕەقە شەکگە سەبنێسی هاری سوزەنەک کەروێشک گواندارێکە کە نینۆکی هەیە گیاخۆرە کلکی زۆر قوڵەیە تووکی نەرمە درێژایی لە بەرزایی پترە پێشووی لە پاشووی کورتترن بە باز و قنە دەڕات گوێی زۆر درێژن سەری لە چاو لەشی زۆر گەورەیە چاوی زەق و لە ڕوون لە ڕوون و نانوقێن زیاتر بە چاوان دەبیندرێتەوە دەڵێن مێیەکەی حەیز دەشوا دەترەکێ و زەوزۆی زۆرە لە جێگای سارد و گەرمدا هەیە لە بژوێنترین کوێستانی کوردستاندا و گەرمترین و کڕارترین بێرونی عربستاندا دەژی بە بێچووی دەڵێن بەچوو کە پەڕەوازە بوو و توانی توند ڕابکا سەپسێنی پێ دەگوترێ بە ڕواڵەت یەکجار بە سەزمان و بێدەسەڵات و ترسنۆکە و لەبەر هیچ گیانداری چوار پێ و باڵندەی بچووکی ڕاوێ دەست ناکاتەوە کەچی دژمنی وەرزێر و ڕەزەوان و بێستان چییە تا دەستی لە سەردابنەی بە زەڕ و بەتفەڕە بە ڕۆژ لە لاندا خۆی مەڵاس دەدا و بە شەو دەگەڕێ و دەلەوەڕێ هیچ ناپارێزێ بۆ باغ بێستان شیناوەرد و ڕەپستە تەنانەت خۆیان و خەرمان وەک بەڵا وایە بۆیە وەرزێر و باغەوان ڕقیان لێیە و بە تەپکە و تەڵە و خوردە و دا و دەیگرن گۆشتی دەخورێ دەڵێن تەمەنی بەوە ڕادیارە کە هەر ساڵە کونێکی لە بن کلک دەبێت نزیکەی سی چڵ ساڵ لەوەی پێش کەم ساحێب موڵک و ئاغا و مەزنی کورد هەبوو ڕموودەی ڕاوە کەروێشک نەبێت دیارە ئەم کارەش بەستە بە دەست ڕۆین و نەڕۆینەوە بوو ئاغای دەوڵەمەند ڕستەیان لە ئاوریشمی ڕەنگاو ڕەنگ دەهۆنیەوە و گوڵینگی سیمپێچی جوانیان وێدەخست سەری گوڵینگداریان لە باستی ڕاست یا ڕاست و چەپ لە شان دەکرد قەلادەیان لە قایشی باش دروست دەکرد و بە ئاورێشم دەچنی زەنگوڵەی زەرد زێ و تەنانە زێڕیان لێ دەدرو سەری دیکەی ڕستەیان لە ئاڵلقەی قەلادە هەڵدەکێشا ئاغای دێ بە خۆی و باب و نۆکەر و ڕعەت سوارەوە دەچوە ڕاو لەو جێگایی زانی بایان کەروێشکگرە ڕاویان دادەبەشی و سواری سەفیان دەبەست سوار سەفیان دەبەست لە کێو یابان و سوارێک بە تاژیەکی کارامەوە سەرڕاوی دەگرت سەرڕاو دەبوو لە پێشدا لە پێش سواراندا بێ و چاوی لە لای خوارێ بێ تا ئەگەر کەروێشکیان لە داوێنی تێبەردا وریا بێ و بزانێ ڕوو لە کام لا دەکا ئەو دەبوو ڕاستە و ڕاست لە پێشدا بێ ئەگەر تاژی خوارەوە نەیان کوشت و بە ماندووی گەیشتە سەرڕا و ئەو تاژیەکەی خۆی بەردادێ دەبوو تاژی سربەرە ژێر بەر نەدا و ڕاوەستێ تا کەروێشک کەمێکی لێ ڕەت دەبێ بەڕاو سوارێک بوو کە باشترین و چێترین تاژی پێ بێ و کەمێک لە دوایی سوارانەوە بێ تا ئەگەر کەروێشک پاشڕاو بکە تاژی خۆی تێبەردا سوارەکانی دیکە کە نێوانیان پێنج شەش گەز پتر نەبوو چ تاژیان پێ با یان نەبا دەبوو لە ڕێکی یەک بڕۆن و هەر کەسە لە لای سەرووی خۆی ورد بڕوانێ و هەوڵ بدا هیچ بن بنچک و بەردێک نەبوێرێ تا سەف ڕاستتر و نێوانی سواران کەمتر بایە کەروێشک چاکتر دەبیندراوە یا زووتر هەڵدەهات لانی تازە و کوێرە و لانی شەوێدینێ نیشانەی ئەوە بوو کەروێشک هەر لەو دەورو بەرێ جا دەبوو بە فیتوو یەکتر حاڵی بکەن سەف ڕاستتر و سوار خورتتر بن ورد بڕوان و نەیبوێرن کەم وایە کەروێشک لە بەرسەفی ڕاست و ڕێک و پێک و سواری ئارام بوێرێ ڕابکە خۆی لە لاندا مەڵاس دەدا و لە عەرزی دەخە ڕاوکەری لێزان بە تەماڵ دەیبینێتەوە ئەو سەردەمی داببوو ئەگەر نۆکەرێک یا ڕەعیەت سوارێک تەماڵی بیباوە دەیگوت نۆکەری ئاغای خۆم و ڕاوکەرانم پێ دەڵێن هۆی تەماڵە عادەت وابوو ئاغا و خزمەکانی تەماڵانە بدەن بەو ڕاوکەرە و خەڵاتی بکەن لە دەورەی تەماڵ کۆ دەبوونەوە پاییزە ئازیزە گوڵێ گوڵێ حەیران و گەلۆیان لەسەر دەگوت و جار و بار دەهۆڵ و زڕنا و سێ تەپڵیشیان لەسەر لێ دەدا ئەگەر بۆ خاتری سەیر نەبا بە هاسانی بەدەستی دەگیرا بەڵام ئاغای گەورە بۆ سیر دەچوونە ڕاو نەک بۆ ڕاوە گۆشت جا بۆیە ئەسپیان وەسەر دەپەڕاند کە هەڵێ و تاژی تێبەردەن دوو یاسێ تاژیان تێبەردەدا ئیوا بوو چێ و دەمگەرم بوو گوریسێکی نەدەبرد و لە سەفی سواراندا لە سەفی سوارانی دەرنەدەکرد و هەڵی دەگرت و ئیوا بوو خێرا و پەل و دەمسارد بوو چەند جاری دەگێڕاوە لێی دەدا تێی ڕۆدەهات تا هەر خۆی یا تاژیەکانی دیکە دەگەینە نۆرە و هەڵیان دەگرت تاژی ڕەسەن کە کەروێشکی هەڵدەگرت نەی دەشەمزاند یا بەدەمیەوە دەیگرت یا بە دەمیەوە دەگرت یا چەمۆڵەی لەسەر دادەدا سوارێک دادەبەزی و سەری دەبڕی و وەبەن سامۆرتەی دەخست ئەگەر تاژی خوێڕی باە نەی دەشکاندەوە و خوارەی پێ نەدەکرد و کەروێشک ڕزگار دەبوو ئەگەر باشتر باە ڕاستی دەکرد و دەیگەیاندە سەرڕا و یا لە کونی دەکرد کەروێش کەمیشە بۆ لێقەومان کونێک ڕەچاو دەکەن بەڵام تا زۆری بۆنەیە ناچێتە کونەوە سەرڕاوی شارەزا لای کونێیان لێدەگرت وا دەبوو لە زارکی کوندا دادەنیشتن و ئەویش خۆی لە باوەش داویشتن ئەگەر چوو لە کونیشەوە بە پێچەک دەریان دەهێنا لە هێندێک مەڵبەند بە تەماڵ دەڵێن دیاردی خۆشترین کاتی ڕاوە کەروێشک پاشبارانە خۆشترین کاتی ڕاوەکەروێشک پاشبارانە چونکە کوێرەولانی تازە لە دوورەوە دیارە وا دەبێ کەروێشک لەو کاتەدا کۆنەلام دەکاتەوە کاویش دۆزینەوەی بۆ ڕاوکەری شارەزا هاسانە جگە لەوە بەرپێی تاژی کە ڕوت و بڵە نەرم دەبێتەوە و ترسی کاڵەدڕانی نامێنێ بەرپێی کەروێشک کوڵکنە و قڕ دەگرێ و باشیش ناتوانێ ڕابکا و پێی دەڵێن کەڵاشە کردن ئەو سەردەمە زۆری پێناچێ و وەختی نینۆکشکێن دێ کە وشکەبەند پەیدا بوو و کەروێش کلانی بەرەژێری کردەوە و ڕەپستە و باغی پاوانی داوە بەر پەلامار هێند قەڵەو دەبێ کە دەڵێن گورچیلەی لە بەزی داون بووە ئەمجار بەسەر زەوی بەسترا و ڕەقدا وا هەڵدێ هەر ویزەی لەبەر پێی دێ تاژی لە ترسی هەڵخلیسکان و نینۆکشکان ناوێرێ توند ڕابکە هەر تاژیەکی لە کاتی نینۆکشکێن و سیخوار لە پشتدا بگاتێ نایابە کە نوا بەفری هەوڵکەوت و باڕنی نەکرد باسی سەری کەروێشکە چونکە شوێنی دەگەڕێ و بە پێشووی کورتەوە هەر دەرناچێ ئەو گیاندارە بە ڕواڵەت جێل و گێژە کە زانی شوێنی دەگەڕێ زۆر فێڵەزان دەبێ شوێنی جووتەیە پاشووی بەجووت وە پێش پێشوی دەخە ڕاوکەر کە تووشی ڕاستە شوێنهار دەزانێ کەروێش کیا چۆتە شەوگەڕ یا گەڕاوەتەوە و بەپەلە دەیگێڕێت تا دەگاتە دوولایی دوولایی ئەوەیە کەروێشک بەسەر شوێنی خۆیدا دەگەڕێتەوە لە جێگایەک بازێکی بڵند داوێ و لەسەر کەڵەکێک یا لە قەدی ڕەوەزێک دەکەوێت دەبێ ڕاوکەر بە قەراغ دوولاییدا بڕوا و نەشیێڵێ تا بزانێ نەیشێلێ تا بزانێ کەروێشک لە کوێ بازی داوە و وریا بێ پاش ڕاو نەکا و بازرە نەبێ هەزارە هەروەک دوولایی وایە بەڵام کەروێشک چەندین جار بە شوێنی خۆیدا هاتوچۆ دەکات وا دەبێ هەر لە نێو هەزارەدا دەکەوێ وا دەبێ دیسان بازێکی دوور داوێ و لە هەر جێگایەت کەوت لە هەر جێگایەک کەوت مات دەبێت شوێنگێڕی باش لە فێڵ و هەزارە و دوولایی کەروێشک دەگا و دەیدۆزێتەوە کوتە ئەوەیە کە کەروێشک پاش هەزارە و دوولایی بە قەدجێ جێخونێک بە دەورە دەگەڕێ و ئەوەندەی پێدا دێو دەچێ کە کەس سەرەدەری لە شوێنی ناکە ڕاوکەری شوێنگێڕ دەبێ زۆر بە سەرنجەوە دەوری کوتە بدا کە نەڕۆیی بوو ئەوە دیارە لە نێو کوتەدایە ئەو دەم دەبێ وە نێو کوتە بکەوێ وە نێو کوتە بکەوێ تا یابی دۆزێتەوە یا ناچاری بکە هەڵێ کە بەفر زۆر بوو وە بەفر بەسەریش نەبوو کەروێشک ڕوون و بەفر دەکۆڵێ و دەچێتە نێو بەفرەوە بەوە دەڵێن خوزە خوزە کەروێشک لە خوزەدا بەوە دیارە کە جێی هەناساڵ کێشانی زەردەبێ و دیارە لێرەدا فێڵێک دەکا کە بە بن بەفردا ڕەهندێک دەکۆڵێ و لە چەند جێگا خوزە دیاری دەدا بۆ ئەوەی ئەو فێڵەشی لێ ببڕن یەکێک بە تاژیەوە لە نێوەڕاست ڕادەوەستێ و ئەوانی دیکە خوزەکان دەشێلن کەروێشکی خوزە زیاتر ناوێرێ ڕابکا و بەدەست دەگیرێ لە پێشدا کوتم کەروێشک تا زۆری بۆنەیە ناچێتە نێو کون کە چووە نێو کون و دیار بوو و دەستی نەگەیشتێ دارێکی نەرم و درێژ دێنن سەری لەلە دەکەن و لە تووکی کەروێشکی با دەدەن و بەم دارە دەڵێن پێچەک ئەگەر بەوەش نەهاتە دەر ئەمجار تەڵەی لێدادەنێنەوە و دەیگرن لە مانگی ڕەشەمەدا ڕاوەکەروێش دوای دێ هەم لاواز دەبێ و بۆ خواردن نابێ هەم هەم بادەگرێ بەناوبانگترین چێشتێکی لە گۆشتی کەروێشکی دروست دەکەن سەنگە سیرە لە کابانان بپرسن چۆن ساز دەکرێت ڕاوەڕێوی بەتاژی کام منداڵی کوردە ناوی ڕێوی نەبیستبێ سەدان ئەفسانە لەسەر ڕێوی لە فۆلکلۆری کوردیدا هەیە خۆ لە پەندی پێشینانیشدا ئەوەندە باسی ڕێوی کراوە هەرمە پرسە وەک ڕێوی خۆی لە کونەوە نەدەچوو قانگەلاشی بە کلکیەوە دەبردە ژوور ڕێوی دەمی نەدەگەیشتە ترێ دەیگوت ترشە ڕێوی کێچی دەکەڵی کەوتووە ڕێوی خۆی لە ئاوی خوڕ نادا ڕاوی ڕێوی بۆ کەوڵیە و سەیری لە ڕاوە ڕێوی خۆشترە ڕێوی سیرمە خۆرە ڕێوی بەڕاستی جانەوێرێکی فێڵاوی و مەکربازە نەوسن و بەزەڕە هەموو شت دەخوا میوە و گۆشت و شتیوە دژمنی کەروێشک و مشک و باڵندە باڵندەیە بە تایبەتی باڵندەی پێڕۆیە ئەوەندەی کەروێش بۆ باغەوان و وەرزێ خراپە ئەویش ئەوەندە بۆ ئەوانەی باڵندەی کەوی و ماڵی ڕادەگرن جێگای مەترسیە تووشی ڕەوە قەلەمونێک بێ تاقی لێ دەبڕێ مریشک و جوجک هەر ناهێڵێ لە کێویش هەمیشە لەکە و سوێسکە و زڕەکە و هەوێردە لە کەمیندا تەنیا کاری چاکی خواردنی مشکی کێوی و بەچە کەروێشکە بەڵام ئینسان فێڵی لەویش دەبڕێ بەڕاستی ڕاوە ڕێوی سەیری خۆشە ڕێوی لە کوردستاندا زۆرە وەک دەڵێن ڕاوی بۆ کەولیلە بۆ کەولیلە دەنا گۆشتی ئەگەر چی دەیخۆن زۆر دزێ و ناشرینە دەڵێن وەک گۆشتی ژوژک بۆ باداری دەرمانە بەڕاستی حەقیانە و کەسانەی دەڵێن سەیری لە ڕاوەڕێوی خۆشترە ڕاوە ڕێوی زیاتر بە پیادە دەکرێ ڕێویش وەک کێوی کە ترسا هەمیشە تیرەگی کێو دەگرێ و بۆ کێوێکی دیکە دەپەڕێتەوە دیارە ئەو لە کێو شاخی زۆرەستەم داناژی لە هەموو جێگایەک تەنانەت لە دەشتی نەرمانیش هەیە دوو دەستە کێوماڵ کێوێک دەتەقێن و هەراوهوریایەکی زۆر دەکەن تا ڕێوی بترسێ ڕاوکەرێک لە حەشارگەدا بەرەگەیی لێدەگرێت تا کێوماڵەکان ڕێوی وا دەتەقێنن بەسەر و بەرەگەدا بکەوێت ئەم دەم بەرگەگر تاژی تێبەردەدا تاژی زۆر کارامە و ئازانە بێ ناوێرێ ڕێوی بگرێ ڕێوی کە بێ بازوو بردە لەبەر تاژی دەرناچێ بەڵام دەستی دەگەڵ دەکاتەوە گازی لێدەگرێ بەنینۆک دەیڕنێ تاژی کارامە هەوڵ دەدا لە پشت تەستۆی ڕۆبێ و ڕای وەشێنێ تا لە کاری دەخا یا لە قەفەزەی پشتی ڕۆبێ و هەڵی دێرێ تا بڕستی لێ دەبڕێ بۆ ڕاوەڕێوی پێویست ناکا تاژی خێرا بێ ئەسڵەن تاژی ڕەشکوژ و چێ لە ڕێوی بەرنادەن تاژی ڕێوی کوژ ئازا و قایم بێ باشترە نەک تیژ و گورج دوڕە یا دوڕەک بۆ ڕاوە ڕێوی باشترە دوڕەک وەک لە ناوەکەیەوە دیارە جسمە سەگێکە لە جووربوونی سەگ و تاژی پەیدا بووبێ جافرق ناکا گۆڵ سەگ بێ یا تاژی هەرچەند دەگەڵ گۆڵ تاژی بێ دوڕەک جوانترە دوڕەک لە باسکە سەگ ڕوتەتر و بەرزە لینترە و لە پاش تاژی لە هەموو جسنە سەگێک تونتر ڕادەکە ئی زۆر خێرایان لێ هەڵدەکەوێ کە بۆ ڕاوە کێوی و کەروێشک تەنانەت گورگیش بەکاردێ تۆرەمەی دوو ڕەگ و تاژی پێی دەگوترێ قەدەم خوێنەری خۆشەویست بەم باسە دوور و درێژە ماندووم کردی با نەقڵێکی خۆشت بۆ گێڕمەوە کەمێک بێەوە سەرخۆ دەڵێن ڕۆژێک ڕێبوارێک تووشی ڕاوکەرێک هات تاژیەک و توڵەیەکی کونێ و دارێکی درێژ و تەڵەیەکی پێبوو گوتی کاکە ئۆغر بێ چ دەکەی دەچمە ڕاوە ڕێوی ئەدی ئەوانە چین پێتن کاکە ئەگەر ڕێوی لە بەرمەڵاتەوە تاژیەکەی تێبەردەدەم ئەگەر گۆشتی باشە دەنا لە کونەی دەکا ئەگەر کوشتی باشە دەنا لە کونەی دەکا کە کونەکە زۆر قوڵ نەبوو ئەم دارەی لێ پیچە لێ پێچەک دەدەم دەیهێنمە دەر ئەگەر زۆر قوڵ بوو توڵەکەی لە باڵ دەکەم ئەگەر ئەویش بۆی ناتە دەر تەڵەی لێداد دێنمەوە ئاخری پێوە دەبێت ڕێبوار گوتی کەوا بوو بۆ ڕێوی خوددا ماوە و بەس نەورۆز لەبارەی نەورۆزی پیرۆزدا زۆر شت گوتراوە و نووسراوە مێژوو نووسان دەڵێن ئەو ڕۆژە کە ئاو دۆزراوە خەڵک کرد کە ئاور دۆزراوە خەڵک کردیە جێژن و ناوینا نەورۆز یا دەنووسن ئەو ڕۆژە کە کاوەی ئاسنگەر لە زەحاکی خوێنخۆر و زۆردار ڕاپەڕی و دوایی بە دەستەڵاتی زۆردارانەی هێنا کرا بە نەورۆز تەنانەت لە هێندێک برادەری شیعەم بیستووە کە حەزرەتی عەلی سڵاوی خوای لێبێ لەو ڕۆژەدا لەدایک بووە هیچ کام لەو بۆچوونانە بۆ ڕەتکردنەوە نابن دۆزینەوەی ئاگر ئەو نیعمەتە گەورەی خودا ڕاپەڕینی کاوە و لە ناخڕۆکردنی زەحاکی زۆردار و لە دایک بوونی حەزرەتی عەلی ئەو سەردارە بەناوبانگەی ئیسلام هەموو بۆیە دەبن جێژن هەموو بۆیە دەبن جێژنیان بۆ بکەی بەڵام بۆچوونی من لەبارەی نەورۆزدا بۆچوونێکی لادێیانە و کرمانجانەیە لەوەش ناترسم مێژووزانەکانی مێژووزانەکانی شارستانی پێم بڵێن کە کە ڕێکرمانجی مێژوو نەزان و نەخوێندەوار ئەوەت لەکوێ هێناوە من پێم وایە ئەم ڕۆژە پیرۆزە و ئەم جێژنە گەورەی زۆربەی گەلانی ڕۆژەڵات پێوەندی بە ئابووریەوە هەیە جا ئیزازە بدەن بە کورتی لەو بارەوە بدوێن تا بزانن منی کە ڕێکرمانج کەنگێ و لە کوێن دەرسی ئیقتصاد خوێندووە تا قسەی وازل بکەم بابە با نەخوێندەواریش بم خۆ ئەوەندەم لە خوێندەواران بیستووە کە ئەو گەلانەی بە زمانەکانی ئێرانی دەدوێن لە ڕۆژگارێکدا کە نە من دەزانم کەنگێە و نە ئەو کەسانەی خۆیان بە مێژوزان و مێژووناس دەژمێرن بۆیان ساغ بۆتەوە چەند هزار ساڵ دەبێ لە قەفقازەوە سەرەوژێر بوونەوە و هەریەک بۆ لایەک ڕۆیشتون ئەم گەلانە هەمویان سوانەوێڵە و مەڕدار بوون و ژیانیان بە پێست و گوانی ئەم گیانلەبەرە خوێن شیرین و بە سزمانە کە زۆر زوو دەستەمۆ بووە دابین کردووە ڕوونتر بڵێم خۆراکیان لە شیر و پۆشاکیان لە خوری و ئەو حیوانە بووە جا بۆیە خۆشیان ویستووە و گەرمێن و کوێستانیان دەگەڵ کردووە و بە دوای هەوار و لە وەڕگەدا وێڵبوون و گەڕاون نە زۆر شارزای نووسینەکانی هیرودۆت تەبەری، گزنەفۆن، فیردۆسی، مینۆرسکی و زێڕنۆف و ئەوانەم کە بنەچەکەی کورد بەرمەوە سەر کاردۆخ و ماد و نازانم کێ و کێ. بەڵام دەزانم کوردیش یەکێکە لەو گەلانەی کە لە پێشدا شوانەوێڵە بووە و ئێستاش ئەگەر کارەساتی ڕۆژگار لێی گەڕێ کەیفی لە شواناتیە و وڵاتەکەشی بۆ ئاژەڵداری یا بە زمانی ئیمڕۆ دامداری و دامپەروەری دەناڵێ ئێستاش هەرچەند مەڕداری لە کوردستاندا بەداخەوە زۆر کەم بووە و دام پەروەرکان دام پەروەرەکان کاتی بەران تێبەردانیان گۆڕیوە بەڵام ئەودا بە هەر نەگۆڕاوە هەرکەس کرد کە مەڕێکی بێ ئەو ڕۆژە بەران دەمەڕی دەکات میوانداری لە جیرانان دەکا مێوژ و خورما و شیرینی دەدا بە منداڵان و ئەگەر خەڵاتێکی زۆر باش بۆ شوان لە ئەستۆی بەران نەکا کاکی شوان نایەڵێ بەرانی ڕەنگا و بچێتەوە بچێتە نێو مێگەل بەڵام زۆر دوور نییە هەر بە بیری من مەڕدار لە ئاخر و ئۆخری مانگی میهر بەرانیان دەمەڕ کردووە و جێژنی میهرەگانیان بۆ دروست بۆ کردووە دیارە ئەو جێژنە ئەوەندە گەورە بووە کە عەرەب وەریان گرتو و کردویانە بە میهرەجان و بە هەموو ڕۆژی خۆش دەڵێن میهرەجان مەڕ بە پێنج مانگ دەزیێ پێشینان دەڵێن بەرخ پاش سەد ڕۆژ ڕوحی وەبەردێ و مەترسی بەرئاویتن کەم دەبێتەوە جێژنی سەدە کە ئێستاش لە زۆر شوێنی کوردستان دەیکەن و پێی دەڵێن بێڵن دانا پێوەندی دەگەڵ ئەم باسە هەیە دوو مانگ پایز و سێ مانگ زستان دەکاتە پێنج مانگ و لە شەوی ئەوەڵی بەهاردا زەوی مەڕ دێ و جێژنی هەرە گەورەی مەڕدارە پێم وانییە پێویستی بە ڕوونکردنەوە بێ بەرخی مەستەشیر پاشی سێزدە ڕۆژ دەبێ لە کۆز دەرکرێ و بە زاوەماک بیبەیە لەوەڕ ئەوەش سێزدە بە دەرەکەمە ئەوەیە بۆچوونی منی کە ڕەکرمانج کە لە ژیانی باوکم بەسەر مەڕ ڕادەگەیشتم و گەرمێن و کوێستانم دەکرد و بە پسپۆری ناوبانگم هەبوو بەڵێ ماوەیەکی زۆر وێ ڕای شوانی شەوگەڕ و شەنگەبێری توندوتۆڵ لە کوێستانە جوانەکانی کوردستانی ڕەنگین ژیانم ڕابردووە زۆر پاڵێنان لە مندارە مانگدا بۆ ئەوەی شوانەکانمان نیوەڕۆ خەوی بۆ بکەن و شوانە مەڕ بڕەتێنن بڕەتێنن بۆ خۆم دەستم داوەتە گۆچان و چوومە بەرمەڕ و لەو وەختانەدا بووە شێعرم بە تەبیعەت و خۆڕسک و ژیانی کوردەواری هەڵگوتوو جوانترین دیمەن نەدیو بدینیم وەک کارێک بە شریخەی هەوری بەهاری هەڵنەتۆقاوم ئەگەر هەڵۆی بەرزەفڕ نەبم بازی چاو دووراویش نیم ئەگەر شێری خەوتو نەبم خۆ ڕێوی گەڕیدەم لایە لایەی کوردیم بۆ کراوە و گوڵزارەی موت و موورو و کوزووکە و گوێ ماسیلەم بۆ هەڵواسراوە دارە دارەم کردووە بە ڕەوڕەوە پێم گرتووە بە شیر و ماست و توێ شیر و پەنیر و مەیلە و لۆرک و شیرێژ و ڕۆن بەخێو کراوم ئاوی سارد و زوڵاڵ و ڕوون و بێخەوشی کانیاوم خواردەوە شیوەڵە و پەڕەوازە بووم لە نێو باخ و باخچە ئاڵ و باڵ و گێلاس شێلانە هەرمێ سێ و ترێ بادام و سنجوم ڕنیوە لە بێستان هاروێ ترێزوو کالیار شووتی کاڵەک گڕکە و فاتە بۆرم خواردووە گەڕەلاوژە شەوانی درێژی ساردی زستانم گەیاندۆتە ڕۆژ مژ و تەم هەور و هەڵا و کڕێوە و باڕن و بەفری سپی خاوێنی یەکنوانوم یەکنوام دیوە گەیومە تەمەنی مێردمنداڵی فێری سواری و ڕاوبووم ڕمبازی و شەرانخێوی و تەراتم کردووە تەقڵەم داکوتاوە جلیتم هاویشتووە و پێدا دراوە دەستم بە جڵە و جەمام بووە بەڵام ئەسپم لەسەر گوڵی مافورە گێڕاوەتەوە شوێنم گێڕاوە شینکەی مات و مەلولم لە خوزە و گەرمەلانێ دەرپەڕاندووە و تاژی چێ و خێرام تێبەرداوە سیاسوتی بەهارێت کۆڵکە ڕەش و مێڕۆژان چوومە ڕاوەکە و داوم چەقاندووە و تفەنگم تەقاندووە لە نێوەوە چووم و سەر ڕای ئەو وەرزش و یاریانەی لادێیانە خەریکی کارو کاسپی بوو ئاوم داشتووە کە شاوم کێڵاوە مەڵەغانم گێڕاوە گێرم لێ خوڕیوە خۆیانم هەڵداوەتەوە و لەبەر شنەی زریانی فێنک شەنم کردووە مالوسکم زرینگاندوتەوە باڵەکەوم کردووە و خەرمانم هەڵگرتووە کردووە و زاوە ماکم لێخوڕیوە مەڕی نەبات مەڕی نەبانم گرتووە و بەرخی مێچکەم مێژاندووە پاڵێنان مەڕم لە بەندەنی فێنک هەڵکردووە مەڕم لە وەڕاندووە و بەرخم چەلاندووە و لەبەر خۆمەوە بەی تولاوک و حەیرانم گوتووە لە نواڵەی بژوێن و زەمەند مەڕم شیوە خوار داوە و لە حەوشەی گەرم و بانەگردا ڕامگرتووە و دەستبینم گرتووە و سەگم لە ورگی دز و جنووک و دڕندە بەرداوە و گیانی ئاژەڵی ترسنۆکی بێ ئازاری فەقیرم پاراستووە شەوێنان بە بزوتنی مەڕی دەستبێنی ڕاپەڕیوم و بە وریایی چ تاریکەشە و بوو بێ و چمانگەشە و تا مەڕ تێری خواردووە و کەوتووەتەوە بە دوایدا ڕۆییوم و پاشان سەرخەوێکی خۆش وەک شوانێکی باش پێش گزنگی هەتاو مەڕم لەبەر ڕۆژێکی کاتۆر هەڵکردووە و چێشتاوێ لە دەراوێکی خاوێن چێشتەنگاوم داوە و هەڵم کردوتە بە ڕۆژێکی باگر بۆ نووستن و سانەوە و خۆشم لە بەرسێبەری گابەردێک سەرخەوێکم شکاندووە پاش ئەوەی مێگەلەکەم ساوەتەوە بەرەو تاوڵ نێری کێشم کردووە ئەوە ژیانی من بوو لە کوردەواری بەڕواڵەت ژیانێکی ساکار و خۆش بوو بەڵام وەک پەزەکانم قەت ترسی گورگم لە زگ دەرنەدەچوو چونکە جاروبار گورگە مێشەکانی خۆماڵی گورگە برسیەکانی بەرتی خۆر بەتفەڕ پیاوکوژی سەردەمی تاغوتیان تێپەڕ دەدام و ئەوی خواردبووم لە بنددانیان دەردێنا